ئەڵلقەی حوتم. شەوی چواردەیەم چیرۆکی چاوپیس و بە چاوەبووەکەی شەهرەزاد وتی منیش کە چاوەڕێی لێبوردن بووم ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار لاوەکە وتی، ئەی دێوەڵێن دوو پیاو لە شارێکدا ژیان، دیوارێک لە نێوان خانووەکانیاندا بوو، یەکێکیان هەمیشە غیرەی بە ویدی ئەبرد و ئەوی تریش خێرا خێرا بە چاوی ئەمەوە ئەبوو. ئازارێکی زۆری بە دەستەوە چەشتبوو، تا کار گەیشتە ئەوەی لە خواردن و خەویش بوو، بۆیە بڕیاری دا سەری خۆی هەڵبگرێت و شارەکەی بۆ بەجێ بهێڵێ چونکە لە دڵی خۆی دا وتبووی بەو خوایە دنیای بۆ چۆڵەکەم هەرواز لە دنیاش ئەیەنم لە داخیدا بۆیە گواستیەوە بۆ شارێکی تر و پارچە زەویەکی کڕی زەویەکە بیرێکی تێدا بوو کەرەسەی خانووی بۆ هێنا و سوچێکی ئاوەدان کردەوە تێیدا کەوتە خواپەرستی و پشتی کردە خۆشیەکانی دنیا کە خەڵکی بەم پیاوەیان زانی خوا پەرستە و بەخشندەیە هەژاران ڕویان تێکرد ئەم پیاوە چاکە ناوبانگی دەرکرد هەواڵەکە گەشتە دراوسێ چاو پیسەکەی ئەویش هەندێ لە پیاو ماقوڵانی کۆ کردە و لەگەڵ خۆی بەرەو شاری بە چاوە بوو چوون کە گەشت نەماڵی بەخێری هێنان و زۆری ڕێز لێگرتن ئەمجا چاو پیزوتی ئەمەوێت هەندێک قسەت بۆ بکەم و بۆ ئەوە شاتوم هەستە با بچینە گۆشەیەکەوە بە چاوبوو هەستا و دەستی چاوپیسی گرت و چوونە کونجێکەوە چاوپیز وتی بە هەژارەکانت بڵێ بچنەوە جێ خۆیان و دەورو بەرمان چۆڵ بکەن بەغیلی پێبڕا و پێیوتن بۆمان چۆڵ بکەن کە لێیان دوورکەوتنەوە وردە وردە بردی تا گەشتە سەر بیرێک ئەمجا بەغیل هەلی لێ وەرگرت و بەغیلی پێبراوی خستە بیرەکەوە ئیدی بە خۆی وت دەنگ مەکە کوشتومە تومەز بیرەکە خێوی تیا بووە ئەوانیش کردیانە باوەشیان ئەمجا خستیانە سەر بەردێک بە یەکیان وت ئەزانن ئەمە چێە ئەوانی ژووتیان نە یەکێکیان وتی ئەمە بەغیلی پێبراوە لە دەست بەغیلەکەی ڕایکرد و هاتۆتە شارەکەی ئێمە لای ئێمە نیشتەجێ بوو کە ئێمەش بەهۆی قورئان خوێندنی و چاکەکانیەوە حەواوینەتەوە بەغیلەکەش لێرە دۆزیەوە بە فێڵ هێنا ئێرە و خستی خوارەوە دەنگ و باز گەشتووە لای سوڵتانی شارەکە بۆیە ویستی لەبەر کچەکەی سەردانی کا یەکێکیان وتی کچەکەی چیەتی ئەوی تروتی شێت بووە ئەگەر دەرمانەکەی بزانایە چاکیە کردەوە ئەم جاوتی ئەم خواپەرستە پشیلەیەکی ڕەشی هەیە پەڵەیەکی سپی بە هێندەی لیرەیەک بە کۆتایی کلکیەوە هەیە ئەگەر حەوتاڵ لەو مۆسپێت دەربهێنیت لای ئەو کچە شێتەدا بیسووتێنی ئەوا جنۆکەکەی نێو لەشی دەرەچێت و جارێکی دی ناگەڕێتەوە ئیدی دەم و دەست چاکەبێتەوە ئەی دێو ئەوان دەمە تەقیان بوو بەغیلی پێبراویش گوێ گرتبوو بۆ سبێنێ بەیانی هەژاران ڕویان کردەوە تەکیەی پیاوچاک بینیان لە بیرەکە هاتۆتە دەرەوە، هێندەی تر خواپەرستیان لا مەزن بوو. ئەمجا خواپەرست پشیلەکەی خۆی گرت و حەوت تاڵ مووی لە پەڵە سپیەکەی کلکی کردەوە. هێندەی پێ نەچوو سوڵتان و چەکدارانی و پیاوانی دەوڵەت هاتنە ماڵی. فەرمان بە سوپا درا لە دوور بوەستن. پاشا چووە تەکیەی خواپەرست. خانەخوێ بەخێری هێنا ئەمجا بە پاشای وت بۆت دەربخەم کە بۆچی هاتوویتە لام پاشاوتی بەڵێ ئەمی ژوتی بۆ ئەوە هاتوویت پرسیاری کچەکەتم لێ بکەیت پاشاوتی بەڵێ مردی پیاوچاک ئەمی ژوتی بنێرە باکچەکەت بهێنن خوا یاربێ هەر ئێستا چاکەبێتەوە. پاشا زۆر دڵی خۆش بوو فەرمانی داوانیش بە پێوەنکراوی بۆیان هێنا بەغیلی پێبرا و بەرامبەری خۆی دانا و حوتاڵە مۆسپیەکەی لە بەردەمدا سووتان ئەوەی لە لەشی دابوو ناڵەیەکی کرد و دەرچوو ئەم جاکچە کە بە ئاگا هاتەوە سەری خۆی داپۆشیوتی ئەمە چییە؟ کێ منی هێناوەتە ئێرە؟ ئەوەتەی پاشا هەبوو هێندە دڵی خۆش نەببوو، ناوچاوانی کچەکەی خۆی ماچ کرد و دەستی بە غیلی پێبراویشی ماچ کرد. ئەمجا سەیرێکی پیاوانی دەوڵەتی کرد وتی، ئێوە ئەڵێن چی؟ ئەوەی کچەکەمی چاکردەوە چی ئەهێنێت بۆی بکەین؟ ئەوانیش وتیان، گۆڕ وایە کچەکەتی لێ مارە بکەی. پاشاش وتی، ڕاست دەکەن. دواتر کچەی خۆی لێ مارە کرد و بەغیلی پێبرا و بووە زاوای پاشا هێندەی پێنەچوو وەزیر مرد پاشاش پیاوانی دەوڵەتی کۆکردەوە لێی پرسین چێدا ئەنین بە وەزیر هەمووتیان قوربان زاواکەت ئەوە بوو بەغیلی پێبرا و کرایە وەزیر ڕۆژێک لە ڕۆژان کە وەزیری نوێ و دەست و پێوەن بە شاردا ئەگەڕان بە چاوە بوو چاوپیسی بینی وتی بڕۆن ئەو پیاوە بێن و مەیترسێنن پیاوەکانی کەمێک ون بوون و دواتر دراوسێکەیان بۆ هێنا و ئەوی ژووتی بڕۆن لە گەنجینەکەم هزار مسقال زێڕ و بیست باری بازرگانی بدەنێ و پیاوانی من لە ڕێگەی چوونەوەیدا ئێشکچی بن تاکو ئەیگەێنەوە شارەکەی خۆی ئەمجا ئەم لاولای ماچ کرد و بەڕێ کرد بێ ئەوەی تۆڵی لێ بکاتەوە ئەمجا لاوە کەوتی سەرنج بدە ئەی دێ و بەغیلی پێبڕا و چەندە لێ بوردەبوو بەرامبەر کابرای بەغیلی دراوسەی ئەو بەغی لە ئازاریشی دابوو خستوێ بیریشەوە ویست بووی بیکوژێ کەچی ئەم لێی خۆش بوو ئەمجا دەستی کردە گریان گریانێکی زۆر بە کوڵ وتی گوناهبار چاوی هەر لە بەخشینە بەخشندە بوونیش دیارە نگینە گوناهی خەڵکت بەسەر کردەوە چاوی لێپۆشە و وازی لێبێنە ئەوەی چاوەڕێی بەخشینی خویە لێبوردە بە ڕووی کەسی پێینە دێوەکەوتی لەسەری مەڕۆ نە لە مردن بترسە و نە چاوەڕێی لێبوردن بە چونکە سیحرێت لەکەم ئەم جا پەلاماری دام و فراندمی بەرەو ئاسمان هێندەی بڵند کردمەوە زەوی وەکو تەشتێکی لێهات لە نێو دەریادا، ئەنجا داهاتەوە لە سەر لوتکەی شاخێک داینام، تۆزێ خۆڵی هەڵگرت و کەمێ چرپە چرپی بەسەردا کرد و پرژاندی بە گیانمدا وتی، ئەم شێوەی بگۆڕێ بۆ مەیمون. لەو کاتە بە دواوە بوومە مەیمونێکی سەد ساڵە، کە خۆم بەو ناشیرینیە بینی زۆر خەمم خوارد. زەمانە تا سەر بۆ کەس نیە. لەسەر لوتکەی شاخەکەو هاتمە خوار، دوای ئەوەی مانگێک بەڕێوەبووم گەشتمە کەناری دەریایەکی سوێراو، دوای ئەوەی سەعاتێک حەوامەوە پاپۆڕێکم بینی چاوەڕێم کرد تا گەشتە کەنار دەریا، بێدەنگ چوومە پاپۆڕەکەوە یەکێکیان منی بینی وتی ئەو شوومە دەربکەن. سەرۆکی کەشتیوانان وتی ئەیکوژین، یەکێکی دی وتی ئێستا بەم شمشێرە ئەیکوژم. دامێنی سەرۆکی پاپۆڕەکەم گرت و بەسەری داگریام، بۆیە وتی، ئەی بازرگانان، ئەم مەیموونە پەنای بۆ من هێناوە، منیش پەنام داوە، ئێستا لە سایەی بەزەی مندایە، کەس لێی تێک نەدات. ئەمجا سەرۆک زۆر بۆم باش بوو، هەرچییەکی پێ بوتمایە تێگەشتم و بۆم جێبەجێ کرد، بۆیەش خۆشی ویستم. با لەبار بوو پەنجا ڕۆژ بە ڕێگاوە بووین دواتر گەشتینە شارێک زۆر گەورە بوو خەڵکەکەی هێندە زۆر بوون لە ژمارە نەهاتن خەڵکێکی زۆرمان لێکۆبەوە پیاوانی پاشا هاتن و بەخێریان هێناین ئەم جاوتیان پاشامان لەو ڕۆژەوە وەزیرە خۆشنووسەکەی نەماوە سوێندی خواردوە هەر کەسێک بخاتە شوێنی ئەبێت وەک ئەو خۆشنوس بێ ئەمجا کاغەزێکی دە باڵ درێژی پێدان وتی لە نێوان خۆتاندا بەشی بکەن و هەریەکە و بەدەست و خەتێکی جوان شتێک بنووسێ هەریەکە و پارچێکی برد تاکو لەسەری بنووسێ منیش پارچەیەکیم بۆ خۆم فڕان ویان زانی ئەیدڕێنم پەلاماریاندام منیش بە ئیشارە تێم گەاندن ئەمەوێ بنووسم ئەمجا سەرۆکی پاپۆڕوتی ڕێگەی بدەن ئەگەر شقلی و پقلی نوسی ئەوە دەریەکەین ئەگەر خۆش نوس بوو ئەوا ئەیکەم بە کوڕی خۆم من مەیمونی ئاوا ژیرم نەبینیوە ئوچم لێوەرگرتن و بەمەرەکەبم داکرد و لێی پاڵکەوتم ئەمەم بۆ نوسین. کاری پیاوچاکان کە لەبەرچاوە، کەچی چاکەی تۆ هەر نەنووسراوە. ئەوەی تۆ ئەیکەیت شاراوە نییە، بۆ چاکەکردن تۆی دایە و باوە. بە ئوچی ڕێحان نووسیم، نۆکی خامەکەت دنیای گرتووە، هەموو لەبەری تۆیان بردەوە. ناوچەیەک نەما، نوقمی تۆ نەبێ وەک ئێرە هەر پێنج پەنجەی کردەوە بە ئوچی پل پێش نووسیم نووسەر ئەمرێت و سەر ئەنێتەوە بەڵام بەرهەمی ئەمێنێتەوە بە پەنجەکانت جارێ بنووسە لەو دنیا دڵت پێی بکرێتەوە. بە خەتی نوسخەش نووسیم، بیستمان هەواڵی ئەو دابڕانە، وتمان ڕووداوی دەور و زەمانە، سکاڵای دووریت کەوتە سەر زمان، چووە سەر کاغەز بەو نامە جوانە. بە پێنووسی تۆماریش نووسیم، کورسی دەسەڵات بۆ کەس نامێنێ، یەکەم خەلیفە، کێ بۆمان دێنێ؟ چاکەی خۆت بکە و بیدە بە ئاوا، چاکە ئەمێنێ، خۆیشت ماڵئاوا. بە پێنووسی محەققیش نووسیم، نووکی خامەکەت خێر داچۆڕێنێ، بەخشندە بیت و خۆشی بهێنێ، بەهێز بوویت باشی بەکار بهێنە، با پێنووس تۆوی چاکە بچێنێ. ئەمجا کاغەزەکەم دایەوە پێیان، سەرۆکی پاپۆڕ لەنێو هەموویاندا، دەست و خەتی منی بە دڵ بوو، کاغەزەکانیان ناردەوە بۆ لای پاشا، ئەویش دوای سەرنجدانی لە نێویاندا دەست و خەتی منی بە دڵ بوو، بۆیە فەرمانی دا بڕۆن خاوەنی ئەم خەتە جوانە سواری ئەسپ بکەن و تیپی مۆسیقا ئاواز بژەنن، جلوبەرگی جوانی لەبەر بکەن بۆم بهێنن. ئەوانیش کە ئەمەیان بیست، بزە گرتنی، پاشا لێیان تووڕە بوو وتی، نەفرەتتان لێ بێ، ئەوە بە فەرمانەکەم پێکەنن؟ ئەوانیش وتیان، ئەی پاشا! پێکەنینمان بێ هۆ نییە ئەویش پرسی هۆکە چییە؟ وتیان تۆ ئەڵێت خاوەن ئەم دەست و خەتەم بۆ بێنن لە ڕاستیدا ئەمە دەست و خەتی مەمونونێکە هی مرۆڤ نییە و مەمونونەکەش هی سەرۆکی پاپۆڕەکەیە ئەی ژووتی بەڕاستانە ئەوانی ژووتیان ئەرێ بەنمەکی ماڵت پاشا هەر زۆر سەری سوڕماوەتی ئەمەوێت ئەو مەیمونە لە سەرۆک بکڕمەوە فەرمانیدا بڕۆن چۆنم پێوتن ئەسپ و تیپی مۆسیقا و دەست و پێوەن بەرن و بە دەهۆڵ و زڕناوە منیان بە شارداهێنا و خەڵکێکی زۆر لێمان کۆبوونەوە و سەریان سوورما بوو بردمیانە بەردەم پاشا منیش سێ جاران کڕنوشم بۆ برد ئەمجا فەرمانی دا پێم کە دانیشم منیش لەسەر چۆک دانیشتم هەر هەمویان سەریان لە ڕێزگرتنەکەی من بۆ پاشا سوڕما و لە هەمووشیان زیاتر پاشا بوو پاشا فەرمانی دا دەوری چۆڵ بکەن، من و کۆیلە خەساوەکە و خزمەتکارێکی مێرمنداڵ لای پاشا ماینەوە، فەرمانی دا خوان ئامادە بکەن، هەرچییەک خۆش بێ یان نۆش بێ، لە گۆشتی کەو و سوێسکە یاخود گۆشتی ئاسک دایبنێن. ئیشارەتی بۆ کردم لەگەڵ ئەو بخۆم، کڕنووشم بۆ برد، بە قسەم کرد، ئەمجا سفرە و خوان هەڵگیرا، دەست و دەمم پاکردەوە. خامەم بە دەستەوە گرتەوە بۆ فڕوجاوێ چۆن ئەبێت نەگریم بێ ئەم سفرێ ناتوانم بژیم ئای لە خۆشی ئەو دوو جۆرەی ماسی لەگەڵەونانەی لەو سفرێ دیم چێژی برژاوێک کە زۆر بەتان بوو سەری سوڕمام جا وتی سەیرە مەیمونێک هێندە لە ڕێزماندا زانا بێت و دەست و خەتی هێندە خۆش بێ بەو خوایە ئەمە زۆر عەجایبە ئەمجا شەرابێکی تایبەت بە پاشایانی بۆ هێنا ئەویش پێشکەشی منی کرد منیش کڕنوشم بۆ برد ئەمجا نوشم کرد هەمدیسان نووسیم گڕم تێبەردەن جابم دوێنن تا بە ئارامیم باوەڕ بهێنن بۆیش باسکیان بۆ ڕاخستم سفرەی شاهانیان بۆ داخستم. پاشا کە شعرەکەی خوێندەوتی ئەم شعر و ئەدەبیاتە هی هەر کەسێک بواە یەکەمی دنیا ئەبوو ئەمجا پاشا تەختەی شەترەنجی هێنا و پێیوتم یاریم لەگەڵەکەی منیش سرم بۆ لەقان دوو یاریمان کرد هەردووکیانم لێ بردەوە پاشا حەپەسا بوو منیش ئەمەم بۆ نووسی جەنگی دوو سوپا زۆر ئەخایەنێ یەک بۆ ئەوەی تر شاتاوڵ دێنێ تا تاریکی شەو دایانەپۆشێ دەینەوە میوان تەنیا یەک کۆشێ کە پاشامەی خوێندەوە دایە قاقای پێکەنین زۆری پێسیر بوو فەرمانی دا کە بچن کشەکەمم بۆ بانکن بابێت ئەم مەمونە عجای بە ببینێ خزمەتکار ماوەی گون بوو کە هاتەوە کچەکەی لەگەڵ بوو کچەکەی پاشا کە سێری کردم سەری داپۆشی وتی چۆن دڵت دێنێ بانکەی تاکو پیاوان بمبینن پاشاش وتی کیژی جوان، تەنیا خۆم و ئەم خزمەتکارە مناڵە و پیاوە خەساوەکەی لێیە کە خۆی بەخێوی کردووی، ئیدی بۆ سەرت داپۆشی؟ شازادە وتی ئەم مەیمونە شازادەیە و باوکی ناوی ئەفتیمارۆسە کە خاوەنی دورگەکانی ئەبەنوسە، ئەمە دێو جەرجیس کوڕی ئیبلیس سیحری لێ کردووە و ژنەکەشی کە کچی، ئەف تاموز، بوو کوشتوێتی، ئەمەیە کە تۆ بە مەیمونی ئەزانی، پیاوێکی ژیر و دانایە. پاشا سەری لە کچەکەشی سوڕما، لە منی پرسی ڕاست دەکا؟ بە سەرلەقاندن وتم بەڵێ. دەستم بە گریان کرد، ئەمجا لە کچەکەی پرسی چۆن ئەزانی ئەمە سیحری لێ کراوە؟ کچەکەش لە وەڵام داوتی کە مناڵ بووم پیرەژنێکی زۆرزانی ساحرم لابوو ئەو فێرە سیحری کردم منیش هەرچی پێوتوم لەبەرم کردووە 1970 بابەت لە سیحرم لەبەرە ئاسانەکانەتوانم بەری شارەکەت بگەێنمە قلەی قاف ئەتوانم ئەم شارە بکەمە دەریایەک و دانیشتوانەکەی ببنەماسی. پاشا وتی دەکچەکەم ئەم مەمونە بگێڕەوە بە مرۆڤ بابی کەمە وەزیری خۆم کچەکەی وتی بەسەر چاوان نردی چەقۆیەکیان بۆ هێنا بازنێکی کێشا شەهرەزاد وتی چەند ناوێک و چەند تەلسمێکی تیانوسی ئەمجا سوێندێکی بەسەریاندا خوێن هەندێ لە وشەکان تێگەشتین و لە هەندێکیشی نەگەشتین دوای سعاتێک دنیا تاریک بوو هێندەمان زانی دێوەکە پەیدا بوو قاچەکانی هێندە درێژ بوون ئەدوت کۆڵەکەی پاپۆڕە چاوانی ئەدوت چراو گیاگرا زۆری لێ ترساین شازادە پێیوت بەخێر نیت دێوەکە بوو بە شێر ئەمجا بە شازادەی وت خائینی پەیمان شکێن سوێندت نەخوارد کەسمان ڕێگە بەوی ترمان نەگرین؟ شازادە وتی نەفرەتت لێبێ بۆچی تۆ متمانەت پێکرێ شێر وتی وا بۆت هاتم خۆت بگرە هەڵمەتی بۆ برد شازادەیش چرپەچپێکی بەسەر چەند تاڵەمویەکی سەریدا کرد هێندەمان زانی مووەکان بوونە شمشێرێک بەدەست کچە پاشاوە و ئەوی شمشێرێکی لێدا و شێرە بوو بە دوو کەرتەوە کاتێکمان زانی سەری شێرەکە بوو بە دوو پشکێک شازادەش خۆی کرد بە ئەژدیهایەک جەنگێکی زۆریان کرد ئەم جادوو پشکەکە بوو بەداڵ ئەژدیهاکەش بوو بە هەڵۆ دایان لە شەقەی باڵ و دەرچوون بەرەو ئاسمان سەعاتێکیان پێچوو ئەمجا داڵەکە بوو بە پشیلێکی ڕەش و هەڵۆکەیش بە گورگێکی بەڵەک نزیکەی سەعاتێک لەنێو کۆشکدا بە گرژێک داچوون پشیلە بۆی دەرکەوت هیچی بۆ ناکرێ خۆی کرد بە هەنارێکی سووری گەورە و خۆی فرێدایە حەوزی کۆشکەوە گورگە لە حەوزەکە دەریهێنا و بردی ئاسمان و بەریدایەوە هەنارە هەلا هەلا بوو هەردەنکێکی ڕووی کردە شوێن و کەلەبەرێکی کۆشکەکە ئەم جاگورگە بەڵک خۆی کردە کەڵە شێر و هەموو دەنکەکانی بەدەنوک هەڵچنی و خواردی ئەم جا باڵەکانی پێکادا و بەدەنوک ئیشارەتیەدا ئێمە تێناگەیشتین قیژەیەکی کرد وامان زانی کۆشکەکە بەسەرماندا ڕووخا گەڕا گەڕا تومەز دەنکێک مابوو نەی خواردبوو دەنوکی بۆ برد دەنکەکە خۆی هەڵدایە حەوزەکە و نقم بوو کەڵە شێرش خۆی کردە حوتێک و خۆی فرێدا حەوزەکەەوە زۆری پێچوو ئەمجا گوێمان لە ناڵە و نرکەیەک بوو هێندەمان زانی دێوەکە دەرپەڕیە دەرەوە و خۆزگە هەر پێم نەوتایە ئەم مەیمونە ڕزگاری کە تاوەکو ئاوا ئەم دێوە ماندوی نەکردایە ئەم دێوە دێوەکانی دنیا چاری ناکەن نەفرەت لەو کاتەی ئەم مەیمونەم تیابێنی ئێمە ویستمان یارمەتی بدەین بەم شێوەیە توش بووین بەڵام من زمانم بەسرا بوو نەمەتوانی هیچی لەگەڵ بڵێم هێندەمان زانی دێوەکە ناڵێک کرد و لە هەیوانەکە لە بەردەمماندا قوت بووە لە دەمیەوە گڕی بەرەو ڕوومان فرێدا، کیژۆڵەکەش لێی پەیدا بوو، گڕی فرێدا بۆی. لە هەردووکیانەوە گڕمان بۆ هات. گڕی کیژۆڵە زیانی پێ نەگەیاندین. بەڵام گڕی دێوەکە بەر دەم و چاوم کەوت. بەو مەیموونییەمەوە چاوێکیشم سووتا. گڕیش بەر دەم و چاوی پاشا کەوت و هەڵی کوڕزان. دەم و دەست ڕیشی سووتا. ڕیزە دانەکانی خوارەوەی دەمی کەوتن. گڕەکە بەر خەساو کەوت و کوشتی. دەستمان لە ژیانمان شت هێندەی پێ نەچوو گوێمان گرت یەکێک ئەڵێ ئەله وەکبەر ئەله وەکبەر سەرکەوتن هەر بۆ خویە کاتێکمان زانی شازادە پەیدا بوو لەو لایشەوە دێوەکە سووتا و دامرکایەوە ئەم جابەرە و ڕوومان هاتووتی ئادەی تەشتێک ئاوم بۆ بێنن بۆیان هێنا و ئەوی شەندێ ورتەورتی بەسەر ئاوەکەدا کرد ئەمجا پێیدا پرژان بوونتی بۆ خاتری حەق بۆ خاتری ناوە جوانەکانی اللە بگەڕێوە دۆخە ڕەسەنەکەی خۆت خۆم ڕاتەکاند و بینیم بوومەتەوە بە مرۆڤ چاوە سوتاوەکەم هەر بە کوێری مایەوە شازادە هاواری کرد ئاگرە ئاگر ڕەنگە بمرم ئیدی شەڕی جنۆکە و شەیتانم بۆ ناکرێ ئەگەر مرۆڤ بواە هەرزوو کوشت بووم هیچ کاتێک بەو هێندەیە ماندوو نەبووم کە دەنکە هەنارەکانم ئەچنێوە قەدری خوا وابوو لە ژێر زەویشدا لەگەڵی بجەنگێم و لە ئاسمانیشدا لە ناو دەریاشدا من دەرگایەکم بۆ کردەوە ئەویش دەرگایەکی بۆ کردمەوە تاکو و دەرگای ئاگری بۆ کردمەوە جاوە تویانە کە من ئەو کەسانەی لەو دەرگایە ڕزگاریانە بێ قەزای خواوا بوو بە ئاگری من ئەو سووتا خۆ من گومانی تیانی ئەمرم خوا پەنامان بدە ئەمجا دەستی کردە نرکە و ناڵە و هاوار، کاتێکمان زانی بڵێسەیەکی ڕەشی لە سنگیەوە دەرچوو بەرەو دەم و چاوی چوو. ئەمجا شازادە وتی، اشهد ان لا اله الا اللە و اشهد ان محمدا رسول اللە. ئێمەش سەیرمانەکرد تا کوڵ و کۆی دامرکای و بووە شەپۆلکەیەکی خەڵوزین. بە تەنیشت تەپۆڵکە خەڵەوزینەکەی دێوە. زۆرم خەفەت خوارد و خۆزگەم خواست من لە جێی بوومایە هەرگیز حەزم بەوە ناکرد یارمەتی دەرەکەم ببێتە خەڵوز بەڵام کاری خوا گەڕانەوەی نییە کە پاشا کچەکەی ئاوا بینی فرمێسکەکانی ڕیشی تەڕ کرد بەرگی لەبەر خۆی دڕی زۆری بۆ گریاین خزمەتکاران و کەنیزەکانی کۆشکاتن و ئەو دوو تەپۆڵکە خەڵوزیان بینی کردیانە شین و شەپۆڕ حەوت ڕۆژ تەعزییان گێڕا، مۆم و بخور داگیرسا، خێر و چاکە لە شاردا کرا. خۆڵەمێشی دێوەیان دا بە هەوادا. پاشا مانگێک لە جێگادا بە نەخۆشی کەوت. دواتر کە چاک بووە ناردیە شوێنم، پێی وتم، ئەی لاو! تاکوو تۆمان نەناسیبوو، بێ وەی بە بەختیاری ئەژیاین، خۆزگە هەر نەمان ناسیبای. بە هۆی تۆوە کچێکم تێدا چوو کە سەد پیاوی ئەهێنا. ئەوە خۆشم ڕیزی خوارەوەی دانەکانم تیا چوو. خزمەتکارێکم لەدەستدا خێرمان لە تۆ نەبینی بەڵام هیچیش بەدەست من و تۆ نییە سوپاس بۆخوا خوا تۆی ڕزگار کرد و کچەکەم لە بەرچاومون بە و لەم شارەدا مەمێنە چاوم بەرای نایەت بتبینم جارێکی دی بتبینمەوە ئەتکوژم ئەم جانە ڕاندی بەسرمدا منیش بە پەلە هاتمە دەرەوە ئیدی منیش مانگێک بەڕێوە بووم نامۆ و نەشارەزا بووم تاکو بەو بەرەک درۆ گەشتم دواتر چوومە ژێر زەوی و ئەو کیژە جوانەم بینی ئیدی بۆ خۆم و بۆ لە دەست دانی چاوم ئەگریام ئەمجا چوومە گەرمە و ئەمجا ڕەشم پۆشی و بەرەو حەج کردن بوومەوە هەموو ڕۆژێک خۆم بیر ئەکەوتەوە تێرە گریام ئەم گۆرانیەم ئەوت سەرم لە کاری دەوران سوڕماوە بێ ئاگا دەورم بە خەم گیراوە کپ ئەبم تاکو سەبر بۆڕ ئەدەم پەنام بەسایی لافکان داوە لەوقرە گرتن ناخۆشتر نییە ئەو دەمەش ڕەنجت ئەدرێ بە باوە ئەوەی بە فەلەک پشتی ئەبەستێ هەردێ بە گورزێ پشتی شکاوە ئیدی گەڕام و گەڕام هەرێم بە هەرێم چوومە بەغدای ئاشتەوە تاکو میری مسلمانان ببینم و چیم بەسەر هاتووە بۆی بجێڕمەوە ئەوە بوو ئەم شەو گەشتمە بەغدا ئەم پیاوەی یەکەمم بینی سەراسی مەبووم پێم وت سڵاوی خوات لێبێ کەوتمە دەمە تەقێ لەگەڵیدا ئەوەندەی نەبرد سێمیشمان بینی سڵاوی لێکردین پێیوتین کە نامۆیە بەم شارە ئێمەش وتمان ئێمەش نامۆین وەرە لای ئێمە ئەم شەوە پیرۆزە کەوتینە ڕێ بە ناو شەقام و کۆڵانەکاندا و کەسمان بەسەرهاتی ئەوانی دی نەئەزانی قەدری خواوا بوو بووینە میوانی ئێوە ئا ئەمە بوو هۆی لاکوێریم و سەر و ڕیشم و سمێڵ تاشینم کیژۆڵەی خانە خوێت وتی بە سەراتەکەت سەرسڕهێنەرە دەست بخەرە سەرسەرت و بڕۆ بەڕێی خۆتەوە ئەوی جووتی ناڕۆم تاکو بە سەراتی هاوڕێکانم نەبیستم شەهرەزاد هەستی کرد